تا پێغەمبەری وەعدە پێدراومان بۆ دێ کە پێغەمبەرێکی وا بێ قورئانمان بەسەرا بخوێنێتەوە کەچی کە ئەو پێغەمبەرە هات لە جیاتی ئەوەی باوەڕی پێ بکەن و ئیمانی پێ بهێنن ناکۆکیان کەوتە نێوان و کەمێکیان ئیمانیان هێنا و بەشی زۆریان لەسەر ئاینی پێشووی خۆیان مانەوە و هەندێکیشیان دوودڵ بوون.